ڕاستکۆلنییکۆف گەلێک زۆری لە خۆی کرد تا ئەو شانە نەڵێ کە دوت لە سنگیا پەنگیان خواردۆتەوە و ئەیانەوێت بکەونە سەرزاری سەرنجام دوای ئەوەی پۆرفیری پیتۆڤچ مژی لە جگەرەکەی دا و دووکەڵەکەی ڕادا کەوتە قسە وتی داغ لە دەست جگەرە ژەهرە ژەهرێکی تەواو بۆ خۆی بەڵام ناتوانم دەست بەرداری بم ئەکۆکم گەرومە خوێ و تووشی تەنگە نەفەسی بووم ئەزانیت ئەشترسم لەم ڕۆژانەدا چوم بۆلای دکتۆر ئەو بەلایانی کەمەوە نیو سعات لە هەر نەخۆشە گەڕوانێ وەلێ هەر ئەوەندەی منی بینی دای پێکەنین بیستەکەکەی لە گوێنا و بە پشتی داکێشام پاشانتی با پێت بڵێم جگەرە کێشان خراپە بۆت سیەکانت گەورە بوون باشە بەڵام چۆن دەستی لێ هەڵبگرم؟ بە چی قەرەبووی بکەم؟ مەی ناخۆمەوە، ئەمە سەرچاوەی کێشەکەیە. هەهەهای! بەڵێ خەوشی من ئەوەیە مەی خۆر نیم، ئاخر هەموو شتێک ڕێژەییە، ڕادیۆن ڕۆمانۆڤیچ، هەموو شتێک ڕێژەییە. ڕاسکۆڵنیکۆف بە بێزاریەوە بیری کردەوە. چییەکە؟ ئایا ئەیەوێت بکەوێتەوە سەر کەڵەک و کڵۆکەکانی پێشووی لە پرا دیمەنی دوا دیداری هەردووکیانی هاتەوە بەرچاو و هەستی ئەو ساتەوەختانە وەک شەپۆل دڵیان داگرت پۆرفیری پیتۆڤچ لەو کاتەدا کە چاوی بە ژوورەکەدا گێڕا کەوتەوە دوای قسەکانی وتی و ئەزانیت سێ ڕۆژ لەمەوبەر سەر لە ئێوارێ کاتم بۆلات بەڵام تۆ لێرە نەبوویت هاتمەم ژوورە. ئەو ڕۆژەیش هەر وەک ئەمڕۆ بێرەدا تێپەڕیم. بیرم کردەوە کە وا چاکە سەری لێ بدەم. هاتمە ژوورەوە. دەرگای ژوورەکەتان بە تەواوی کرابووە. لەملاو ئەولام ڕوانی چاوەڕێم کرد وەلێ تەنانەت کارەکەرەکەشتانم نەدی و چوومە دەرێ. تۆ لە ژوورەکەتدا ئەوقە ناگریت. دەم و چاوی ڕاسکۆلنیکۆڤ گرژ و گرژتر بوو، وەک ئەوەی پۆرفیری بیری ئەوی خوێندبێتەوە، لەسەر قسەکانی ڕۆشت و وتی، هاتووم ڕادیۆن ڕۆمانۆڤیچی بەڕێز داوای لێبوردنت لێ بکەم لەبارەی ڕەفتاری خۆمەوە، ڕوونکردنەوەیەکم هەیە. بەدەم قسەکردنەوە دەستێکی خۆشەویستانەی بە ئەژنۆی ڕاسکۆلنیکۆڤدا کێشا، بەڵام تا ڕادەیەک دەم و چاوی هەمان حاڵەتی جددی و ڕامانی هەبوو، تەنانەت ڕاسکۆلنیکۆڤ وای هاتە بەرچاو، کە خەم دەموچاوی داپۆشیوە. ڕاسکۆڵنیکۆف هەرگیز ئەوەی بە بیردا نەهاتبوو کە پۆرفیری خاوەنی دەموچاوێکی وابێ. پۆرفیری پیتۆڤیج وتی ڕادیۆن ڕۆمانۆڤچ دوادی دارمان دیمەنێکی زۆر سێری تیا ڕوودا ڕاستە لە یەکەم دیداریشدا هەر دیمەنەکە سیر بوو بەڵام ئەوسا وەل ئێستای دی هەموو شتێک تێپەڕیوە ئەزانیت ڕەنگە من بەرامبەر بە تۆ زۆر ناحقیم کرد بێ من هەست بەوەکەم لەبیرتە ئەوکاتەی لەیەکتری جیابوونەوە دەمارت شەکەت و ئەژنۆت ئەلەرزی منیش وەک تۆ دەمارم شەکەت و ئەژنۆم کەوتبووە لەرزین ئەزانیت ئەوەی لەنێوانماندا ڕوویدا حاڵەتێکی شایستە و لایەق نەبوو بەڵام ئێمە هەرچۆنێک بێت کەسانێکی شایستەین مەبەست دەوەیە هەرچۆنێت بێت لەپێش هەر شتێکدا ئێمە کەسانێکی شیاوین نابێدەوە لەیاد بکرێ ئاخر لەبیرتە کار گەشتە چ ئاستێک تەواو بارێکی ناجۆر هاتە پێش ڕاستکۆلنییکۆف سەری بڵند کرد و چاوی بە پۆرفیریەوە ئەبڵق بوو بە سەررسامیەوە لە خۆی پرسی چی ئەوێ من بە چیە زانێ پۆرفیری پیتۆڤچ کەمێک سەری بەلا داخست و چاوی لە زەوی بڕی وەک ئەوەی نەیەوێت لەمە زیاتر بڕوانینەکەی نێچیرە کۆنەکەی بشڵەژێنێ بە جۆرێک کە بڵیت دەستی لە فڕوفێڵەکی جارانی کێشاوەتەوە لەسەر قسەکانی بەردەوام بوتی من بۆ ئێستا وای بە چاکە زانم کە ڕاست و ڕەوان لەگەڵ یەکتردا بدوێن بڵێ ئەو بەدحاڵی بوون و دیمەنانە با دووبارە نەبنەوە ئەو سا نیکۆلا گرفتەکەمانی چار کرد ئەگەر ئەو نەبواە من نەمەزانی سەری بەسەر هاتەکە لێچوە دەرەچێت ئەو ڕۆژە ئەو کابرا پیشەکارە نەفرەت لێکراوە ماوەیەک لە پشتیغی ژوورەکەی منەوە گوێی گرتبوو تۆ ئەتوانیت وێنای بکەیت بێگومان تۆ ئەیزانیت و منیش خۆمەیزانم کە ئەو کابرایە دوای ئەوەی لای منەوە هاتۆتە دەرێ هاتوو بۆ لای تۆ بەڵام ئەوەی کە تۆ ئەو سا خەیاڵت بۆی ئەچوو وا دەرنەچوو من نەم نردبوو بە دوای کەسدا هیچ فەرمانێکیشم نەدابوو ئەپرسیت بۆ هیچم نەکردبوو چی بڵێم تەواوی کارەساتەکە گێژوڕی کردبووم تەنانەت بە زەحمەتیش توانی بنێرم بە دوای دەرگاوانەکاندا بێگومان تۆ لە کاتی تێپەڕین تا دەرگاوانەکانت دیبوو لەو کاتەدا خێرا وەک بروسکە شتێکم بە بیردا هات تۆزانیت ڕادین ڕۆمانۆڤچ من لەو کاتەدا تەواو دڵنیا بووم لەگەڵ خۆم دابیرم کردەوە لێگەڕێ بۆ ماوەیەک شتێک لە دەستم بچێت چاکم. هەڵبەتە تەنانەت من خۆیشم لەو شوێنەدا نەمتوانی پێشبینیەوە بکەم کە شتێکی وا ڕووەدا. یەکێک هەستێ و هەرچی هەیە و نیەی خۆیەتی ئاشکرای بکا. ڕاستە بەسەرهاتی وە، بە تایبەتی کاتێک مرۆڤ بە تەواوی سەبری لەبەر برابێ، ئەشێت ڕووبدا، بەڵام ئەمە زۆر دەگمەنە. من ئەمەیشمە زانی، بەڵام بیرم کردەوە وتم نا، من بە شتێکی بچووک، زۆر بچووک، زۆر زۆر بچووکیش قایلم، بەڵام شتێک بێ هەستی بکەیت و بەرجەستە بێ، نەک دیسانەوە لەسەر بنەمای سایکۆلۆژی. بیرمەکردەوە گەر یەکێک تاوانبار بێ بێگومان ئەتوانیت بەڵگەیەک یان شتێکی دیاری لێ بەدەست بێنیت تەنانەت لەم مەسەلەیەدا ئەشێ بەتەمای ئەنجامی گەلێک چاوەڕوان نەکراو بێت. زیاد لە هەر شتێک ڕادیۆن ڕۆمانۆڤیچ من لەو کاتەدا حسابم بۆ ڕەوشت و خوی تۆ ئەکرد لەو شوێنەدا گەلێک ئومێدم پێت بوو. سەرەنجام ڕاسکۆلنیکۆف بێ ئەوەی بە چاکی دەرکی پرسیارەکەی کردبێ کەوتە گنەگنووتی ئاخر تۆ ئاخر تۆ بۆ بەم جۆرە قسەم لەگەڵ دەکەیت لە ناو کۆمەلە گومان و گریمانەدا لە خۆی پرسی مەبەستی چییە تۆ بڵێ بەڕاستی من بەبێ تاوان بزانێ پۆ فیریوتی بۆ بۆ جۆرە قسەکەم هاتوم شتەکان ڕوونکەمەوە چونکە ئەوە بەشێکە لە ئەرکە پیرۆزەکەم ئەمەوێت هەموو شتێکت بە تەواوی پێ بڵێم ئەو ناکۆکیەی لە نێوان من و تۆدا ڕوویدابوو ڕادیۆن ڕۆمانۆڤیچ من ئازاری تۆم زۆر داوە بەڵام من کێوی نیم چونکە منیش باش لەوە گەم کە بەرگەگرتنی ئەم هەموو کارەساتە بۆ کەسێکی خەمبار بەڵام لوت بەرز و بەتوانا و بێتاقەت بەڵێ بە تایبەتی بێتاقەت تا چ ڕادەیەک دژوارە بەهەرحاڵ من تۆ بە مرۆڤێکی بێ ئەندازە شەریف ئەزانم کە تەنانەت دەتوانێت ببێتە پیاوێکی زۆر مەزن هەرچەندە من لەگەڵ هەموو بیر و باوەڕێکتانیم بارکی خۆش مێزانم کە لە پێشەوە ڕاست و ڕەوان و بە تەواوی بڕواوە ئەمەت پێ بڵێم چونکە نامەوێت بە هیچ جۆرێک تەفرەت بدەم لەبەرەوەی تۆم ناسی و هەز بە پەیوەندێکی خۆشەویستی کردووە ڕەنگە گاڵتەت بەم قسانەم بێ حەقی خۆت ئەزانم لە یەکەم نیگاتەوە تۆ منت خۆش نەویست و هەرچەندە هیچیش ڕووی نەدابوو چۆنە دەوێ وابیر لێ بکەرەوە بەڵام ئەمێت ئێستا بە هەموو توانامەوە ئەو ئاسەوارە ناشیرینەی لە تۆدا بەجێم هێشتووە بسڕمەوە ئەوەیش بسەلمێنم کە منیش مرۆڤێکم هەست و ویژدانم هەیە پۆرفیری پیتۆڤچ بە ویقارەوە بێدەنگ بوو ڕاستکۆلنییکۆف هەستی بە هێرشی ترسێکی ترکردەوە بیری لەوە کردەوە کە پۆرفیریش بە بێتاوانی بزانێ بۆیە لە پڕێکدا ترسی لێ نیشتەوە پۆرفیری کەوتەوە قسەوتی ڕەنگە پێویست نەکە چۆنێتی ڕووداوەکە بە وردی و وەخۆی چۆنە باس بکەم تەنانەت وازانم زیادیشە بێجگە لەوە کە لە توانای مندا نییە لەبەرەوەی بەڕاست چۆن بتوانم هەموو لایەنەکانی مەسلەکە بە وردی باس بکەم لە سەرەتادا دەنگۆیەک داکەوت دەنگۆکە چۆن و لە کوێ و لە چێوە بوو بە چ هۆیەکە و هاتە سەر تۆ دیسانەوە بەلای منەوە ئەم باسانەیش هەرزیادە لەلایەن منەوە کارەکە بە رێکەوت پێشهات، مەبەستم ئەوەیە لە پێشهاتێک ئەو کاشێ رووبدا یان روونەدا. چ پێشهاتێک؟ وازانم پێویست بە وتن ناکا. هەموو ئەمانە، واتە هەم دەنگۆ و هەم پێشهاتەکە لەو شوێنەدا بۆ من بوو بە بیرۆکەیەک بەڕاستی دانی پێدانێم، چونکە کە کار گەشتە دانپیانانە بێت، مرۆڤ راشکاوەنە دانپیانانەکەی ئەنجام بدا. من یەکەم کەس بووم تۆم تاوانبار کرد. هەموو نووسینی پیرێژنەکە لەسەر ئەو شتانەی بە بارمتە لای دانرابوون و شتی تری لەو بابەتانە قسەی بێ مانان و کەس بە پوولێکیان ناکڕێ. بە ڕێکەوتیش توانیم بە وردی ئاگاداری ئەو دیمەنە بم کە لە بەشی پۆلیس ڕوویدابوو. ئەمەیش هەر بە ڕێکەوت بوو. بەڵام نەک ئەوەی هەر ئاوا بەرگوێم کەوتبێ نا، بەڵکوو ئەوەی بۆی گێڕاومەتەوە یەکێکی خاوەن کەسایەتی و گرنگ بوو کە بێ ئەوەی بە خۆی بزانێ دیمەنەکەی بە شێوەیەکی هێند سەیر پیشان دا کە زیاتر لە زەینی خۆیدا بەرجەستەی کردبوو هەموو ئەم شتانە پێکەوە یەکان گیر بوون بەڵێ یەکیان گرت بەڕێز و ئازیز رادیۆن ڕۆمانۆڤچ باشە چۆن ئەبێت مرۆڤ بۆ شتێکی تایبەت نەچێت هەرگیز نە لە سەد کەروێشک ئەسپێک دروزەکرێ نە لە سەد گومانیش بەڵگێکی ڕاستی ئەمە پندێکی ئینگلیزیە پندێکە لە هزرێکی تەندروستەوە هاتووە بەڵام ئەی میلەکان چی لەگەڵ مەیل دا ئەکەی؟ کێ ئەتوانێ بەسەریا زاڵ بێ؟ دادوەری لێکۆڵینەوەیش لە دوای دا، هەر مرۆڤە. لێرەدا بیری ئەو وتارەم کەوتەوە کە لە گۆڤارێکدا نووسیبووت، لەبیرتە لە یەکەم دیدارماندا بە دوور و درێژی لەبارەیەوە قسەمان کرد؟ لە سەرەتادا گاڵتەم پێ کردیت لەبەرئەوەی کامویست سەری قسەت لەگەڵدا بکەم و تا دانی پێدا بنێیت دووبارەیەکەمەوە، ڕادیۆن ڕۆمانۆڤیچ. تۆ زۆر کەم حەوسەڵێت و زوو تووڕەبی بێجگە لەمانە ئازا و لووت بەرز و جدیت لە ڕادە بە دریش هەستت ئەو وروژێت پێشتر دەمێک بوو ئەمانم ئەزانی گشت ئەو هەست و مەبەستانی لە وتارەکەتدا هەبوو پێیان ئاشنا بووم وتارەکەتم وە گوتاری هاوڕێکم خوێندەوە ئەو وتارە زادەی شەوانێکی بێخەوی و نائومێدی بوو ئەو کاتانەی دڵت لە خورپە و ترپەدا بوون و هەستە گەرمەکانیشت سەرکوت کرابوون وەلێ ئەو هەستە تونند و غرورە چەپێنراوانە لە لاو دا مەترسی هەیە ئەوسا گاڵتەم پێ کردیت بەڵام ئێستا پێ دەڵێم کە ئەو هەستانەم زۆر خۆشەوێ مەبەستم ئەوەیە بە گشتی حەزم بە ئەزمونگەری لاوانە لە دووکەڵ و تەمێ گەچێ لە ناو تەپوتۆزدا هەستی پێ بکەی وتارەکەت بێ بنەما و زادەی خەیاڵی خۆت بوو بەڵام ڕاستگۆیەکی لەڕادەبەدەری تیا بینرا. فیزی گەنجی و خۆ بەدەستەوە نەدان. بوێرییەک کە سەرچاوەکەی نائومێدییە. وتارەکە سەنگین و خەماوییە. ئەمە باشە. وتارەکەتم خوێندەوە و نامە لاوە. کە خستمە لاوە، هەرەو کاتە بیرم کردەوە. کاری ئەم پیاوە هەروا ئاسان تەواو نابێ. باشە. ئێستا خۆت بیڵێ. بە هەموو ئەم پێشەکیانە و ئەوەی بە دواییدا هات چۆن ئەتوانی ئەو ئەنجامگیریە نەکەیت خوایە چی بڵێم ئەتوانم چی بسەلمێنم لەو شوێنەدا تەنیا بیرم لەوە کردەوە چی لە وتارەدا هەیە زانیم وتارەکە ناکاتە هیچ بەڵگەیەک واتە هیچ هیچ شتێک ناسەلمێنێ بۆیە زانیم بە دوواداچوون و حەماسەت نواندن بە هیچ جۆرە کاریەکێکی وەک من نییە ئێستا نیکۆلام بە هەموو بەڵگێکی سەلمێنەرەوە لە بەردەستدایە بتەوێ یان نا بەڵگەن، بەڵگەی تەواو سەلمێنەر، بۆیە ئەبوو منیش بگەڕێمەوە سەر لایەنی دەروونی، چونکە ئەوە پێویستی منە. بە خۆم وت، مەسەلەکە بە نیسبەت ئەوەوە مەسەلەی ژیان و مەرگە، بۆ ئێستا هەموو ئەمانەت بۆ باسەکەم؟ بۆی ڕاستیەکە بزانیت، بە گیان و دڵ لەسەر ئەو دڵڕەقەی ئەو ڕۆژە لەگەڵما کردیت، بڕیار نەدەیت و چاوپۆشیم بکەیت. من ئەمە بەڕاستی ئەڵێم ڕەفتارم لە دوژمنایەتیەوە نەبوو ئەهای تۆ چۆنی لێ گەدەیتەوە ئەو کاتی هاتم بۆ ماڵتان بۆ لێکۆڵینۆ هاتبووم یان هاتبووم ئەهای هاتبووم ئەو کاتەی تۆ نەخۆش بوویت و لە ناو جێگادا کەوتبوویت بە شێوەی ڕسمی نەهاتبووم وەلێ هاتم کونە قوژبنی ژوورەکەتم پشکنی هەر لە سەرەتای گومانکردنەکەەوە ئەوم کرد بەڵام بێهودە بوو بەخۆمت ئەم پیاوە خۆی دێت بۆلام خۆی دێت و بەم زوانەیش دێت چونکە تاوانبارە حتممە دێ ئەگەر تاوانبار یەکێکی تر بێت نایەت بەڵام ئەگەر ئەم بێت پۆرفیری لەسەری ڕۆشت و وتی، لەبیرتە چۆن جەنابی ڕاز و میخین دڵڕەقانە قسەی لەگەڵ کردیت؟ ئێمە خۆمانەوەمان تەگبیر کرد بۆی بتخرۆشێنین، بێ ئەوەی پێ بزانێت وامان لێ کرد خۆی بۆ نەگیرێت و سەرکۆنە بکات، چونکە خودی ڕاز و میخین مرۆڤێکە توانای شاردنەوەی ڕق و بێزاری خۆی نییە. تووڕەبوون و بوێرییە توندەکەی تۆ لەپێش هەر شتێکدا سەرنجی زامیفی بەڕێزی ڕاکێشا، یانی هەر ئەو کاتەی کە لە ریستۆرانتەکەدا لەپڕا هاوارت کرد من کوشتومە ئەمە ئازایەتیەکی شێتانە بوو من لای خۆمە بیرم کردەوە کە ئەگەر تاوان باریش بێ بەرەنگارێکی سەرسەختانەکە بەڵێ ئەو کاتە وام بیرکردەوە چاوەڕێم کرد بە هەموو توانامەوە چاوەڕێم کرد بەڵام کۆڵت بە زامی تۆفی نەگبەتدا ئێستا قسەمان لەسەرەوەیە کە ئەم سایکۆلۆژیەتە نەفرەتە هەمیشە دووڕی هەیە بەڵام من هەر چاوەڕێم کردیت تاوەکو خوا ناردی هاتیت ئەزانیت دڵم چۆن لێدا ئاه ئاخر تۆ بۆ لەو کاتەدا هاتیت پێکەنینەکەیشت لەبیرتە کە هاتیتە ژوورەوە چۆن پێکەنیت ئەزانیت من لەو کاتەدا هەموو شتێکم وەک ئاوی ڕوونەبینی بێ گومان ئەگەر لەو بارە تایبەتێدا چاوەڕێم نەکردیتایە پێکەنینەکەت سەرنجی ڕاناکێشام بەڵێ اینجا بزانە کە مرۆڤ لە حاڵەتێکی تایبەتیدا بێت چی بەسەردێ ئەو ڕۆژە ڕاز و میخینی بەڕێزیش ئاخ ئەی بەردەکە بەردەکەت لە بیرە ئەو بەردەی شتەکانت لە ژێریا شاردەوە بەڵێ وازانم ئێستا لە شوێنێکدایە و بە چاوەی بینم لە سوچی بێستانێکدا گوایە بە زامیتوفت وتبوو لە بێستانێکدا و پاشانیش بەخۆمت وت وایە کە کەوتینە لێکۆڵینەوەی وتارەکەت و خۆشت ڕاوبۆچوونەکانی ناویت ڕوون کردەوە ئەو سەهر وتەیەک لە وتەکانت دوو واتای لە خۆگرت ئەدوت لە دوای هەر وتەیەکەوە مانایەکی تری نهێنی هەیە بەڵێ ڕادیۆن ڕۆمانۆڤچ بەم شێوە گەشتمە دوا قۆناغ و سەرم بەر بەردەکە کەوت و هاتمە هۆش خۆم وتم نا ئەمە چم بۆ چوونێکە ئاخر ئەگەر یەکێک بێ لێکدانەوەیەکی تری بۆ بکە ئەتوانێت بە پێچوانەی هەموو ئەمانەی منەوە لێکی بداتەوە ڕەنگە ڕاستتر و شیاوتریش بێت بڵێ من دانی پێدانم ئەشیا زۆر شیاوتر بێت ڕەنگە بزانیت چەند ئازارم پێوە چەشتووە بیرم کردەوە نا نا تاقە بەڵگەیەکم بەسە. کاتێکیش لەم سەر و بەندەدا هەواڵی زەنگەکەم بیست خەریک بوو ببورێمەوە گیانم کەوتە لەرزین بیرم کردەوە ئەمە ئەوەیە کە ئەمویست ئەمێن بەڵگەی تەواوە ئیتر پێویستم بە بەڵگاندن نەما ئەسڵەن بەڵگە پێویست بە بەڵگە ناکە ئامادە بووم هزار ڕۆبڵ بدەم لە گیرفانی خۆم تەنیا بۆوەی بە چاوی خۆم بتبینم چۆن لەگەڵ ئەو وردە فرۆشەدا سەد هەنگاو ڕۆشتیت دوای ئەوەی بەرە و ڕوو پێی وتیت پیاوکوش کەچی تۆ بە درێژایی ئەو سەد شەقاوە نەتوانی هیچی لێ بپرسیت ئەی ئەو تەزوەی بە مۆرەغەی پشتە هات ئەی ئەو زەنگەی لە کاتی وڕێنەکردندا ناوتە هێنا بەم جۆرە ڕادیۆن ڕۆمانۆڤچ بۆ ئەبێت سیرت پێ بێ کە من ئەو یاریم لەگەڵدا کردووی پاشان تۆ بۆ لەو کاتەدا هاتیت بۆ لام لەوە چێت یەکێک هەڵی فراندبیت خۆ ئەگەر نیکۆلا من و تۆی لە یەکتر جیانە کردایەتەوە ئەوسا ئەی تۆ نیکۆلات لەبیرە باشت لەبیرە هەروەک هەورە بروسکەیەک لە پرێکدا پەیدا بوو هەورە بروسکە لە هەورێکی تاڵ و تێرەوە تیرێک یاگراوی بوو دای بە بەردەمی مندا ئەی من چۆنم پێشوازی لێ کرد قسەکانی کە وەک تیر دابارین نەیانهەژاندم هیچ بڕوام پێ نەکرد خۆیشت پێت زانی چۆن ئەبوو بەڵام دوای ڕۆشتنی تۆ کاتێک کە وەڵامی هەندێک پرسیاری منی لەبارەی بەسەراتەکە و ڕاست و ڕەوان دایەوە سەرم سوڕما وەلێ ئەوسایش بە ئەندازەی پولێکی قەڵب نرخم بۆ قسەکانی دانەنا بێ ئەندازە بڕوام بە بۆچوونەکانی خۆم هەبوو بە خۆموت نانا ببوورە برا نیکۆلا هیچ پەیوەندێکی بە مەسەلەکەوە نییە. ڕاسکۆلنیکۆڤ وتی، کەمێک لەمەوبەر ڕازومیخین پێی وتم تۆ هێشتا هەر نیکۆلا بە تاوانبار ئەزانیت، ئەویشت لەوە دڵنیا کردووە کە. هەناسەی گیرا و قسەکانی بۆ تەواو نەکرا، بەو پەڕی شپرزەی و نیگەرانییەوە گوێی لە قسەی یەکێک گرتبوو کە بە چاکی ئەیناسی و خۆی بە دەستەوە نەئەدا. ئەترسا لەوەی بڕوای پێ بکا.